لە عیلم و عیرفانی تۆدا مانگی سەدەی نوێ دەبینم لە عیلم و عیرفانی تۆدا مانگی سەدەی نوێ دەبینم لە پشکی میراتی پەیامبەرتدا دەریایەک لە زانست دەبینم زوبانی بەرهەمتە دەڵێ ئیخڵاسە گەشەی پێکردووم زانست و تێکۆشانێتی دەست لەناو دەست ئاوها پەرەی پێ بردووم هەڵسووڕاوە بە پەرۆشەکەی یەک خواپەرستی بەر بەستی بیدعە و ڕاماڵەری عەرشی شەخس پەرستی بەر بەستی بیدعە و ڕاماڵەری عەرشی شەخس پەرستی بۆ گەیشتنی ڕێبازی نوری چاوت گیان لەسەر دەستی خودا پێت ببەخشێ زەردەخەنەی ڕووی و ئاوی کەوسەر بەدەستی بە چرای زانستەکەت ئەو ڕێیە شێوێندراوە ڕوندەکەیتەوە دین لە تۆزی دەق بەستووی داهێنراوەکان پاک دەکەیتەوە. سوننەتی ڕەسولە کە خود داوەتێ دەبێت وەک ئەو ناڕەحەتیت بێتە ڕێ ستەمکار و حیزب حیزبی ئیسلامی بە گشتا بێ ستەمکار و حیزب حیزبی ئیسلامی بە گشتا بێ کە ڕووی هەڵمەتی دەقی موحکەمت دەکەی لێیان دەستەوەستان و شەرمەزارن وەڵامێک نابینی پێیان. تۆ کە وڵات بە وڵات شەوقی زانستی سەلەف بتگەڕێنێ چۆن خودا چین چین هەرەس بە دوژمنت ناهێنێ؟ ئەبو عەبدولحەق دڵنیابە ئێمەش ڕێبازی پێشینە ژینمان ئەبو عەبدولحەق دڵنیابە ئێمەش ڕێبازی پێشینە ژینمان. تا ئەو ڕۆژەی مشتێ خۆڵ بۆ سەر دەبێت بە سەرینمان. خودا بیپارێزێ هەر کەسێ وەک تۆ خزمەت بۆ ئەم گەلە بێنێ.